شەوی چوار سەد و هەشتا و شەش. چیرۆکی بلوقیا شەهرەزاد وتی کە شامار بەسەرهاتی حاسیب کەریمە دینی بیست پێیوت ئەمەوێت ماوەیەک لای من بمێنیتەوە تاکو بەسەرهاتی خۆمت بۆ بگێڕمەوە کە چەندین کێشەی سیر و سەمەرەم بەسەر هاتووە ئەویش وتی بە چاوان ئەمێنمەوە شامار دەستی بە جێرانەوە کردوتی لە وڵاتی میسردا و لە نێو بەنی ئیسرائیلەکاندا پاشایەکە بوو ئەم پاشایە کوڕێکی هەبوو ناوی بلوقیا بوو ئەم پاشایە زانابوو بە ئاین و هەمیشە خەریکەی خوێندنەوەی کتێب و خواپەرستی بوو لەبەرەوەی پیر بوو چاوەڕێی مەرگ بوو ڕۆژێکیان وەزیرانی کۆکردەوە کەوتە قسەکردن بۆیان وتی لەبەرەوەی چوومەتە ساڵەوە زۆر نەخۆشیشم ئەمەوێت پێشەوەی دنیا بەجێبهێڵم یەک ئامۆژگاریم هەیە پێتان بڵێم تاکو و جێبەجێ بکەن ئەویش بلوقیای کوڕمە ئاگاتان لێ بێ پاشا دوای ئەم ئامۆژگاری شایەتمانی هێنا و هەناسەیەکی هەڵکێشا و مرد پاشا کفنکرا و لە گۆڕ هەنرا و مەملەکەت تەعزیێبار بوو دواتر وەزیران بلوقیان کردە جێنشینی و بووە پاشا بەڵام پاشایەکی دادپەروەر و خواناس ئەم جاکەوتە بەسەرکردنەوەی شتومەک و شوێنەکانی باوکی ڕۆژێکیان گەنجینێکی لە گەنجینەکان کردەوە دەرگایەکی بینی کردیەوە چوە ناو خەڵوەتگەیەک پایەکی سپیتیا بوو لە مەڕمەڕ دروست کرابوو سندوقێکی لەسەر بوو لە داری چام بوو بلوقیا سندوقەکەی داگرت و کردەوە سەیری کرد لە ناویدا سندوقێکی دی هەیە لە زێر دروست کراوە ئەویشی کردەوە ڕوانی کتێبێکی تایە دەستی کردە خوێندنەوەی باسی سیفەتەکانی محەممەد درودی خی لێبێ تێدا بوو ئەوەشی تیا نووسرا بوو کە پێغەمبەری یەکەم و کۆتاییە کە بلوقیا کتێبەکەی خوێندەوە پێغەمبەری بەدڵاچوو ئەمجا هەموو وەزیر و گەورە پیاوانی بەن و ئیسرائیل هەر لە قەشەکان و ئەحبارەکان و خاوەن کڵێسەکانەوە تاک و دەوڵەمەندان ئەمجا کەوتنە خوێندنەوەی هەندێک لەو کتێبەی بۆ خوێندنەوە ئەمجا پێیوتن ئەمەوێت گۆڕی باوکم هەڵبدەمەوە ئێسک و پروسکی بسووتێنم لەبەرەوەی چەند دەمێکە ئەم کتێبەی هەبووە و لە سندوقدا لە گەنجینەکەیدا شاردوێتیەوە بەڵام دانیشتوان ڕازی نەبوون بلوقیا تێگەشت کارەکەی بۆ ناکرێت خەڵکەکەش پیانوت باوکە دێستا لە گۆڕدایە و لە بەردەم فەرمانی خوادایە تازە لە گۆڕی دەرمەهێنا شەهرەزاد هەستی کرد شەو درەنگ بوو شەهرەزاد وتی شامار دەستی بە جێڕانەوە کردەوەتی ئەمجا بلۆقیا چوە لای دایکی و پێی وت ئەرێدایە کتێبێکم لە گەنجینەکانی باوکمدا دۆزیوەتەوە باسی سیفەتەکانی محەممەد پێغەمبەرەکە منیش زۆر بە تاسەی بینینی ئەوم بە جۆرێک گەر پێشاد نەبم بە تاسە و ئەمرم ئەم جابەرگی پاشایەتی داکەند و بەرگی گەڕۆکی کردە بەر عباکی دا بە شانیدا لەگەڵ کوپەڵێکی ئاو خواردنەوە ئەمجا چووە لای دایکی وتی دایجان هەمیشە نزای خێرم بۆ بکەی دایکیشی وتی جاکوڕەکەم بێتۆ چۆن بژیم بلوقیاوتی خۆمان ئەدەین بەدەست خواوە ئەمجا ڕێگەی وڵاتی شامی گرتەبەر بێ ئەوەی کەس پێی بزانێ ئەمجا گەیشتە سەر دەریا سواری کەشتی بوو کەشتی کەوتەڕێ کەشتەکە گەیشتە دوورگەیەک سەرنشینان دابەزین و کەوتنە گەڕان بە دوورگەکەدا بلوقیاش لەگەڵیان چوو دوای ماوەیە گەڕان چووە بندارێک لەبەرەوەی ماندوو بوو لەژێر دارەکەدا خەوی لەکەوت کە بە ئاگا هاتەوە بەرەو کەناری دەریا بۆ تاکو فریای کەشتەکەی بکەوێ بەڵام کەشتی ڕۆشت بوو بلۆقیای جێهێشت بوو ئەمیش زۆری خەم خوارد و کەوتە گەڕان ڕێکەوتە دۆڵێک سەیری کرد پڕە لە ئەژدیهای گەورە تیاندا بوو بە هێندەی وشترێگە بوو هەمویان زیکری خۆیانە کرد و سڵاواتیان لە محەممەد درودی خی لێبێ ئەدا ئەمیش زۆری بەلاوە سیر بوو کە ئەژدیهاکان بلوقیان بینی لی کۆبوونەوە مارێکیان لی پرسی ناوت چییە خەڵکی کوێیت بۆ کوێ چی ئەیژوتی ناوم بلوقیایە بەن و ئیسرائیلیم خۆشەویستی محەممەد وای لێکردم سەری خۆم هەڵبگرم و بەدوایدا بگەڕێم ئەم جاپرسی ئەی ئێوە مارێکیان وتی ئێمە لە دۆزەخەوە هاتوین دۆزەخ لە گەرمی خۆیدا ساڵی دوو جار هەناسە داتەوە زستانان و هاوینان ئێمەش لەگەڵ هەناسەکاندا کەوینە ئەم دۆڵەوە دواتر کە هەناسە هەڵەمژێتەوە ئەگەڕێنەوە دۆزەخ ئێمە بۆ گیانی دۆزەخیان دروستکراوین بلوقیا پرسی ئەژدیهاکانی دۆزەق هێندەی ئێوە گەورن مارێکیان وتی ئێمە هێندە بچووکین بە بەراورد بەوانی تر بۆیە هەوای هەناسەکە فرێمان ئەداتە سەرزەوی کاممان بە گەورە ئەزانی بە کونەلوتی ئەژدیهایەکی دۆزەخدا بڕۆین بەخۆی نازانێت بلوقیا پێی وتن باشە ئێوە زیکری خواکەن سڵاوات لە محەممەد درودی خی لێبێ ئەدەن محەممەد چۆن ئەناسن مارێکیان وتی ناوی محەممەد درودی خی لێبێ لەسەر دەرگای بەهشت نووسراوە هەر لەبەر خااتری محەممەد درودی خی لێبێ بەهشت و دۆزەق دروست بووە لەبەر خااتری ئەو نەبواە زەوی و ئاسمانەکان دروست ناکران هەموو جارێخوا لەگەڵ ناوی خۆیدا ناوی محەممەد درودی خی لێبێ دێنێ هەر لەبەر ئەمەیشە محەممەدمان درودی خی لێبێ خۆشەوێ بلوقیا هێندەی دین خۆشەویستی بۆ پێغمبەر درودی خۆی لێبێ زۆرتر بوو ئەم جاخوا حافیزی لێکردن و ڕۆیشت بۆ ڕۆخی دەریا کەشتێکی بینی چووە کەنار و لەگەڵیان سوار بوو سەفەریان کرد تا گەشتە دورگەیەکی دی کەشتێکە لەنگەری خست بلوقیا دابەزی و کەوتە گەڕان بەو دورگێشدا دوای سعاتێک لە دۆڵێکدا مار و ئەژدیهای بینی کەمەگەر هەرخوا خۆی بزانێت چەندن کە ڕوانی مارێکی سپی لەسەر سینیەکی زێڕینە سینیەکەش لەسەر پشتی ئەژدیهایەکە کە هێندەی فیلێک ئەبێ ئەمجا شامار بزێ گرتی وتی حاسب ئەو مارە سپێ خۆم بووم ئەمجا حاسب کەریمەدین پرسی ئێتخوا لەگەڵ بلوقیا چیت کرد شامار وتی کە بلوقیان بینی سلااوم لێ کرد و وەڵامی دامەوە ئەمجا پرسییم تۆ چیت چکارەیت لە شۆ هاتوویت بۆ کوێ چیت ئەویش لە وەڵامدا وتی من بلوقیام لە بەن و ئیسرائیلم عشقی محەممەد درودی خوای لێبێ خستومیە سەر سەفەرکردن منیش پێم وت منیش شای مارانم کە بە خزمەتی پێغەمبەر درودی خوای لێبێ گەیشتی سلای منی پێبگەێنە ئەم جا بلوقیا خوا حافیزی لە شامار کرد و ڕۆشتەوە بۆ کەناری دەریا و سواری کەشتەکە بووەوە کەشتی کەوتەوە سەوڵ لێدان تاکو گەیشتە بیت المقدس لە بەیتلموقەدەس کابرایەکی زانا هەبوو شارەزا لە ئەندازە و ئەستێرەناسی و بیرکاریدا هەمیشە تەورات و ئینجیل و زەبور سحف ئیبراهیمە خوێندەوە ناوی عەفان بوو ئەم پیاوە ئەیزانی هەر کەسێک مستیلەکەی حەزرەتی سلەیمان لە پەنجە بکە مرۆڤ و جنۆکە و باڵندە و ئاژەڵان ڕکێفەکات و لە فەرمانی دەرناچن لە کتێبدا خوێندبیەوە کە حەزرەتی سلیمان وەفاتی کردووە تەرمەکەیان بەو مستیلەوە لە تابوت ناوە و بردویانە بۆ حەوت دەریا تابوتەکان خستۆتە ناوی هەر کەشتێک بچێتە حەو دەریاوە وەرئەگەڕێت و سەرنشینانی نقمە بن و ئەخنکێن بۆیە کەس نییە لە دنیادا دەستی بگا بەو مستیلەیە لە هەندێک تێبی تردا عفان خوێندبیەوە کەوا جیایەک هەیە گەر بکوترێت و ئاوەکەی بدرێت لە بنی پێی هەر کەسێک ئەوا بێ خەم بەسەر ئاوی دەریادا ڕوە بێ ئەوەی نقم ببێ کەس نییە ئەو جیایی دەست بکەوێت تەنیا شامار نەبێ ئەمجا بلوقیا گەشتە بەیتل مقدەس لەوێ کەوتە خواپەرستی ڕۆژێکیان بلوقیا خەریکی خواپەرستی بوو ئەفان سلاوی لێ کرد ئەمیش وەڵامی دایەوە سەرنجی دا بلوقیا تەورا دەخوێنێتەوە لێ چووە پێش و پرسی ئەرێ ناوت چییە لە کوێ هاتوویت بۆ کوێ چی بلوقیا ژووتی بلوقیام ناوە میسریم بەرەو محەممەد درودی خۆی لێبێ سرم هەڵگرتووە ئەفانی زاناوتی کەوا بوو بفەرموو ئەم شەو لە ماڵی من نیوان بە بلوقیا وتی بەخۆشیەوە ئەمجا شوێن ئەفان کەوت بەرەو ماڵ دوای ئەوەی پەزێراییەکی باشی کرد پرسی باشە تۆ چۆن کەوتیتە سەر تاسەی بینینی محەممەد درودی خوای لێبێ چێ پێی ناساندی آخر تۆ محەممەدت درودی خوای لێبێ نەدیوە بلوقیاش بەسەرهاتی خۆی بۆ جێڕایەوە تۆ شاما پیشانی من بدە منیش ئەتگەێنمە محەممەد درودی خوای لێبێ ئەو پێغمبەرەی تۆ ناوت هێنا هێشتا نەهاتۆتە دنیاوە گەر پێشت سەیرە کە من چۆن ئەتوانم بتگەێنمە خزمەتی ئەوە کارەکە بەم شێوەیە هەردووکمان شامار ئەگرین و لە قەفەزی ئەنین دەشت و دەری ئەجێڕین بۆ جایەک کە ئەگەر دەستمان کەوت جوان ئەیکوتین ئاوەکە یەگرین و بەری پێمانی پێتەڕەکەین ئیدی پەنا بخوا بەسەر هەر ئاوێکی دەریادا بڕۆین نقم نابین ئەمجا شامار ئەبینەوە شوێنی خۆی و ئازاد یەکەین ئەمجا هەردووکمان سەفەرەکەین بەرە و حەودەریا ئەچینە بن دەریا و تابوتەکەی حەزرەتی سولەیمان ئەکەینەوە و مستیلەکە لە پەنجەی پیرۆزی دەردێنین و ئەگەڕێنەوە و ئەگەڕێن بە شوێن دەریای ڕەشدا لە ئاوی ئەوش ئەخۆینەوە تاکو خوا تەمەمان تا ڕۆژی دوایی درێژ بکاتەوە بۆ ئەوەی سەردەمی محەممەد درێدی خوای لێبێ ببینین و بە خزمەتی بگەین مستیلەکەش بەهۆیەوە دێ و درنج و جنۆکە و باڵندە و ئاژەڵان ئەکەونە ژێر فەرمانمانەوە کە بلوقیامەی بێزوتی من بە شامارت ئەگەێنم ئەفان قەفەزێکی ئاسنی دروست کرد و لەگەڵ بلوقیا ڕۆیشت تا گەشتە شوێنی شامار ئەمجا قەفەزەی کردەوە و پەرداخێک شیر و پەرداخێک مەی لە ناوی دادانا خۆیان لە دوورەوە چاودێری قەفەزەکان کرد شامار بەسەر پشتی ئەشدی هاکە و هات و کە قەفەزەکەی بینی ماوەیەکی باش سەرنجیدا ئەمجا بۆنی شیرەکەی کرد حەزی لێ کرد و خواردەوە دواتر پەرداخەمەیەکەشی خواردەوە دوای کەمێک لەناو قەفەسەکەدا خب بوو نووست عەفان و بلۆقیا هاتن، عەفان قەفەزەکەی داخستەوە و خستیە سەر سەری و لەگەڵ بلۆقیادا گەڕانەوە، لە ڕێگا شامار چاوی هەڵێنا سەیری کرد بە سەر سەری کەسێکەوەیە بلۆقیاشی لەگەڵە ڕووی کردە بلۆقیاوتی ئەمە پاداشتی ئەوەیە کە ئازار بە مرۆڤ ناگەێنم، بلوقیاش لە وەڵامدا وتی بێخەم بە شامار ئێمە هێندێ کارمان لەو دەشت و کێوە هەیە جیایەک هەیە گەر بکوترێت و ئاوەکەی لە بنی پێ بدرێ ئەو کەسە نقم نابێ گەر ئەو جیایەت پیشانداین ئەدگەڕێنینەوە شوێنی خۆت و ئازاری شت نادەین شەهرەزاد هەستی کرشە و درەنگ بوو شەوی چوار سەد و هەشتا و نۆ. شەهرەزاد وتی ئەفانی پزیشک و بلوقیا شاماریان بە قەفەزەکەەوە گەیاندە ئەو شاخەی کە ڕوەکەکەی لێە ئەمجا پێیدا کەوت نەگەڕان بەویستی خوا ڕویان لە هەر ڕۆکێک ئەنا سوود و چاکەی ئەوت گەیشتە ڕۆکێک گوتی من ئەو ڕۆکەم کە ئەوکترێم و ئاوەکەم ئەدرێت لە بنی پێ ئیدی ئەو کەسە لە ئاودا نقم نابێت و ناخنکێ کە عفانی پزیشک ئەمەی لە ڕۆکە کە بیست قەفەزەکەی دانا کەوت نەجیا کوتان دوو شوشیان لە ڕۆنی ئەو ڕۆکە پڕکرد ئەویتریان هەڵسوو لە بنی پێیان ئەمجا هەردووکیان قەفەز و شاماریان هەڵگرت و چەند شەو و چەند ڕۆژ بەڕێوە بوون ئەمجا شاماریان گەیاندەوە شوێنی خۆی ئەمجا دەرگای قەفەزیان بۆ کردەوە و شاماریان ئازاد کرد شامار لی پرسین ئەو ڕۆنی ڕۆکەتان بۆ چییە؟ وتیان لە بنی پێمانی ئەدەین و خۆمان ئەگەێنینە حەودەریا و ئەچینە بنی دەریاکە و سندوقی حەزرەتی سلەیمان هەڵەدەینەوە و مستیلەکەی پەنجەی دێنین. شامار وتی هەیۆ هەیۆ ئەو کارێ ئێوە سەرناگرێ وتیان لەبەر چی وتی چونکە کاتی خۆی حەزرەتی سلەیمان لەخوا پاڕاوەتەوە کە دیارەکی پێ ببەخشێ کە بە کەسی دی نەبەخشرابێ واز بێنن لەو مسیلێ ئەگەر ئێوە ژیر بوونایە لەو ڕۆکەتانە خوارد کە تاکو ژیان لەسەر زەوی بمایە ئێوە ژەمان و تەمەنتان درێژە بوو ئەفانی پزیشک و بلوقیا بە پەژارێکی زۆرە و گەڕانەوە لەو لای شەوە کە شامار گەڕایە و ناو ماران ڕوانی لاوازەکانیان مردون و ئەوانشی ماونەتەوە لاواز و بێتوانە پەرژ و بڵاون کەشیان بینی کردیانە ئاهەنگ و خۆشی ئەمجا لیان پرسی لەکوێ بوویت ئەویش بەسەرهاتەکەی بۆ جێڕانەوە ئەمجا مار و ئەژدیهاکانی کۆکردە و بەرە و چێوی قاف کشانەوە ئەو شوێنەی حاسیب کەریمە دینی تیابینی بوو ئەمجا شای مارانوتی ئەی حاسب کەریمە دین ئەمە بوو بەسەرهاتی من حاسب لە قسەکانی شامار سەری سوورمام جا پێیوت شامار ئێستا داوات لێکەم کە بمبیتەوە سەرزەوی بەڵکو بڕۆمە ماڵی خۆم شامار وتی تا نەگەینەوە وەرزیستان نابێ ئێرە بەجێ بهێڵی کاکە لێرە بە لە چێوی قاف با دێ و درنج ببینی ئەو چێ و دەر و دەشتە ببینی ئەو هەموو ئاژەڵ و باڵندانە ببینی بزانی چۆن خواپەرستیەکەی کە حاسب ئەمەی بیست پەژارە دایگرت دوای کەمێک پرسی باشە عفانی پزیشک و بلوقیا کە پێیان چەورکرد چوونە حەو دەریاوەیان نا گەشتە تابوتی حەزرەتی سولەیمان ئاخۆ بە مستیلەکە شاد بوون شامار وتی هەردووکیان بە دەریادا سەفەریان کرد لەم دەریاوە ئەچوونە ئەو دەریا تا گەشتە حەو دەریا بەڵام چاوێکی بڵند لە بەردەمیاندا بوو کە هەمووی بەردی زمڕود و مرواری بوو، ڕووبارێکی پێدا ئەهاتە خوارەوە، زەویەکەشی هەمووی مسک بوو، ئیدی زۆر دڵیان خۆش بوو، وتیان بە ئاواتی خۆمان گەیشتین. کە گەیشتنە شاخە بڵندەکە ڕوانیان ئەشکەوتێکی تیایە، کە دەمی ئەشکەوتە گومەزێکی زۆر جوانە، لە ناو گومەزەکەدا تەختی پاشایەتیە، هێندە کورسی ڕیزکراو کە مەگەر خوا بۆ خۆی بزانێ چەند کورسیە، ئەمجا عەفانی پزیشک چەند قەسەم و عەزیمەیەکی فێری بلوقیا کرد فەرمانیشی پێدا کاچنە ژێر تەختی پاشایەتی بیان خوێنێت و بێدەنگ نەبێ کاتێکیان زانی ئەژدیهایەک زیڕانی و لەژێر تەختی پاشایەتی و هاتە دەر ئەمجا بە عەفانی وت نەگەڕێیتەوە لە ناوت دەبم بەڵام ئەفان نەترسا و کەوتە خوێندنی قەسم ئەشدی هاکەش فویەکی گڕاوی کرد بەسەریدا خەریک بوو ئەو ناوە بسووتێنێ ئەم جاوتی قڕت بەسەر نەگەڕێتە دواوە ئەت سووتێنم بەڵام ئەفان نەترسا و سەر و مڕ بوو لەسەر قەسەم خوێندن و دەستی برد بۆ پەنجەی حەزرەتی سولەیمان لە نێو تابوتەکەدا بلۆقیاش کە زۆر ترسابوو بە پەلە بەرەو دواوە گەڕابووە و لە ئەشکەوتەکە هاتبووە دەرەوە ئەشدی هاش کە بینی ئەفان ناترسێ یەک باوەش ئاگری کرد بەسەریدا و ئەفان سوتا و بوو بە زوو خاڵ شەهرەزاد هەستی کرشە و درەنگ بوو بێدەنگ بوو. Thank you. شەهرەزاد جێڕایەوە شامار وتی ئەفانی پزیشک ئەوەی بەسەرهات لەم لایشەوە بلوقیا کە ئەو گڕی بینی لە ترساندا بورایەوە ئەم جاخوا فریای بلوقیا کەوت و لە دەمی ئەشکەوتەکەی دوورخستەوە ئەم جا فریشتە نێردراوەکەی لەلایەن پەروەردگارەوە هاتبوو بە بلوقیای وت ئەوە پێغەمبەر دوردی خی لێ بێفریاد کەوت و خوا منی ناردە یارمەتیت بلوقیا بە هەلی زانی وتی من خۆشەویستی محەممەد دردی خوای لێبێ منی گەیاندە ئێرە فریشتەکە ژووتی بڕۆ بەڕێی خۆتەوە پێغەمبەر لە سەردەمێکدا پەیدا ئەبێ دوورە لە تەمەنی تۆوە هەر ئەوانە ئەیبینن کە لە سەردەمی ئەو داژین فریشتەکە فریون بوو بلوقیاش بەدەم گریانەوە پەشیمان بووە قسەی شاماری بیرکەوتەوە کە پێیوتن هەیهوو ئێوە ناتوانن مستیلەی حەزرەتی سلەیمان بەدەست بێنن ئەمجا بە لاپاڵی چێوەکەدا شۆڕ بۆ تا گەشتە کەناری دەریاکە سەعاتێک لی دانیشت و بە سەرسوڕمان و ئەیڕوانی ئەو چێوە و دورگەکانی نێو دەریاکە ئەو شەوە لە کەنار ئەو دەریایە مایەوە بۆ بەیانی ڕۆژی دواتر بنی پێەکانی بەڕۆنی ڕوەکەکەی پێی بوو چاور کرد و بەسەر دەریادا چەندین شەو ڕۆژ بەڕێوە بوو دواتر گەشتە دورگەیەک کە لە بەهشتە چوو هێندە خۆش بوو ئەویش دەستی کردە گەڕان لە چەند لاوە مرواری و زێڕی بینی لە هەندێ شوێن خاکەکەی زەعفران بوو کە پەرژینی ڕەزەکانی زۆربیان لە گوڵی یاسەمین بوو چەندین ڕووبار و کانی و ئاوی سازگاری تێدا بوو لە چەند شوێن قامیشی شەکری تێدا بوو کە چەند پەڵە گوڵی نێرگس و قڕنفل و سەوسنی تێدا بوو بولبولان لەسەر درەختەکان بە چەندین جۆرئیان خوێن ئاسکەکان لە دەشت و دۆڵی دابوون ئەسوڕانەوە باڵندەکان بەسەر لق و پۆپەکانەوە هەرچەند بەو دیمەنانە دڵی گەشایە بەڵام دڵتەنگیش بوو بە ئەوەی کەیزانی ڕێگەی هەڵە کردووە و ئەو ڕێگەیە نییە کە لەگەڵ ئەفانی خوالێ خۆشببوودا پێی داهات بوو زۆر گەڕا و ئێوارەی بەسەرداهات بۆیە بە درەختێکی بڵنددا هەڵزنا تاکو لەسەری بنوێ لە سەردارەکەش شەهرەزاد جێڕایەوە شامار وتی دوای کەمێک بلوقیا سەرنجیدا ئاژەڵێکی زۆر لە دەریاو هاتنە دەرەوە هەریەکان گۆیەکی مرواریان بەدەستەوە بوو ئەبریسکایەوە هێندە زۆر بوون ئەو دارستانیان ڕووناکردبووە ئەم جا ئاژەڵانی نێو دارستانەکەش هاتنە لایەن و پێکەوە کۆبوونەوە کەوتنە مرقە مرق تاکو بەرەبەیان بە زمانی ئاژەڵان گفتوگویان کرد کە بەیان هات و دنیا کەمێک ڕووناک بۆ هەریەکەیان بەلایەکدا بڵاویان لێکرد بۆیە بە پەلا لە درەختەکە هاتە خوارە و بنی پێیەکانی دیسان چاور کردە و کەوتە ڕۆشتن بەسەر دەریادا تاک و گەشتە چاخێکی زۆر بڵند کە لە دامێنیدا دۆڵێکی دوور و درێژە بوو بەردەکانی موگناتیز بوو ئاژەڵەکانی شێر و پڵنگ و کەروێشک بوو بلوقیا کەوتە گەڕان تاک و ئێوارە گەڕا لە کەنارێکدا دەستی کرد بە ماسی خواردن هێندەی زانی پڵنگێکی بۆ هات تاکو بیخوارد ئەمیش خێرا بنی پێیەکانی چاور کرد و بەسەر دەریادا کەوتە ڕاکردن بایەک ئەهات و ئاسمان بەهۆر بوو بۆیە زۆر تاریک بوو بەو شێوەیە دەریای سێمیشی بڕی لەو درگێدا تاکو ێوارە گەڕا ئەمجا شوێنێکی بۆ خۆی دۆزیەوە و لێ نووست بۆ بەیانی ڕۆژی دواتر دەستی کردەوە بە گەڕان دە ڕۆژی ڕەبق لەو دورگەیە دامایەوە سەرنجی دا باز و هەڵۆیەکی زۆری تێدایە کە هێلانیان لە ناو ئەو لمەسپێدا کردووە چونکە دار و درەخت و گژوگیای تیانە بوو ئەم جاچووە کەناری دەریاکە و سەفری دەست پێکردەوە چەند شەو ڕۆژێک بەڕێوە بوو تا لە دورگەیەکی دیگیرسایەوە شاخەکانی لە بلووری سپیە چوون لە کاتێکدا ئەبریستکانەوە زەویەکەی دەماری وای تێدا بوو زێری لێ دروزەکە گوڵەکانی ڕنگ زێڕێن بوو بلۆقیا تاکوێوارە بەو دورگێدا سوڕایەوە کە دنیا تاریک بوو سێری کرد گوڵەکانی وەکوەستێرە ئەبریسکانەوە زۆری پێسیر بوو بۆی دەرکەوت خۆر لە ڕۆژدا کە هەڵدێ ئەو گوڵانە وشکە بنەوە و بە لولیانەکات و ئەیان پەسێوێتە ژێر بەرد و کونەکانی چیاوە و لەوێدا دوای ماوەیەک ئەبنە زێڕ شەو لە دوورگەکەدا لێ نووس تاک و بەیانی کە دنیا ڕووناک بۆ بنی پێەکانی چاور کرد و چوە سەفرە بەسەر دەریای شەشەمدا چەندین شەو ڕۆژ بەڕێوە بوو تا گەشتە دورگێکی دی ماوەیەکیش بەو دورگێدا گەڕا دوو چێوی بڵندی بەدارستان چڕی بینی میوەی ڕز و باخکیان لە کەل لەسەری مرۆڤە چوو بلوقیا زۆر شتی سەرسڕهێنی بینی هەندێ درختی بینی باڵندەی گرتبوو قاچەکانی بۆ سەرەوە و خۆشی هەڵواسرا بوو بەلقەکانیەوە بەری درختی پێوە بوو کە ئەوەریە سەرزەوی بەر هەر شتێک بکەوتە ئەی سووتان بەری درەختی بینی ئەگریا بەری تری بینی پێەکەنی لە کەناری دەریا درەختێکی بڵندی بینی کە ئێوارە داهات چووە سەری و نووست شەهرەزاد هەستی کرشە و درەنگ بوو بێدەنگ بوو.